نۆرەتایەکی توندی ئەهاتێ لەگەڵ وڕێنە و نیمچە بێهۆشیەک، دوایی گەلێک لەو شتانەی بیرکەوتەوە، هەندێک جار وای ئەهاتە پێش چاو کە خەڵکێکی زۆر دەوریاندا و هەموو ئەیانەوێ بیگرن و بۆ جێگایەکی بەرن لەبارێوە لە گفتوگۆدان و مشتومڕیانە، جاری دی لەپڕە تاق و تەنیا لە ژوورەکە دائەمێنێتەوە هەموان ئەڕۆنە دەرەوە چونکە لێ ئەترسن جار جارە کەمێک دەرگاکە ئەکەنەوە و لێ ئەڕوانن ئەکەونە هەڕەشە لێی و لە نێوان خۆیاندا پلانی لێ ئەگێڕن پێ ئەکەن و گاڵتەی پێ ئەکەن. ڕاستکۆڵنیکۆف یاد لە ناستاسیا ئەکا کە زۆر جار لە پاڵ خۆیدا ئەیبینێت یەکێکی تری شەروە گوایە زۆر ئاشنای بوو بەڵام ئەو کەسە چێە بە هیچ جۆرێک نێتوانی ئەوە بزانێ لەم لایەنەوە ئازاری ئەچەشت و تەنانەت ئەگریا، جار هەبوو وایەزانی مانگێکی ڕێکە خەوتووە، جاری تر بە ڕۆژێکی دوور و درێژی ناو دێرەکرد. بەڵام ڕووداوەکە ئەو ڕووداوەی بە تەواوی فەرامۆش کردبوو، هەمیشەیش لە بیری ئەوەدا بوو کە مەسەلەیەکی فەرامۆش کردووە کە نابێ فەرامۆش بکرێ. بۆ بەیادهێنانەوەی ڕەنج و ئازاری ئەکێشا، ئەی ناڵان تووشی ڕق و تووڕەی و ترس و هەراسانی هات لەو کاتانەدا ئەیویست لە جێگاکەی هەستێ ئەیویست ڕابکە وە لە هەمیشەیەکێک بە زۆر ڕێی لێگرت و دووبارە وەرزی داگرت و بێهۆشەکەوتەوە پاشان بە تەواوی ئەهاتەوە هۆش خۆی سەعات دەی سەر لە بەیانیەک ئەمەی بەسەرهات. ئەو بەیانە لە ڕۆژە بێگەردەکان بوو. بەردەوام هەتاوەکە بە شێوەی هێڵێکی پان و درێژ ڕازەکەوت سەر دیوارەکە و سوچێکی لای دەرگاکەی ڕووناکە کردەوە. ناستاسیاوێکێکی تر کە زۆر کون پشکنیانە لەمی ئەڕوانی و کەسێکی نەناز بوو لە پاڵ قەرەوێڵەکەی داوەستا بوون ئەم کەسە لاوێکی چاکت لەبەری ڕیشتەنک بوو زیاتر لە کارگوزارێک ئەچوو. لە دەرگا نیوەکراوەکەی خاوەن ماڵەکەوە تەماشای ناوەیە کرد. ڕاسکۆڵنیکۆف کەمێک جوڵا و بەدەم ئاماژەکردنەوە بۆ لاوەکە پرسی ناستاسیا ئەوە کێیە؟ ناستاسیا وتی ئاخری هاتەوە هۆشخۆی لاوە کارگوزارەکە قسەکەی پەسەند کردوتی بەڵێ هاتەوە هۆشخۆی خاوەن ماڵ کە لە درزی دەرگاکەوە ئەیڕوانی، هەر ئەوەندەی کە زانی هاتۆتەوە هۆش خۆی، دەرگاکەی زوو داخستوون بوو، هەمیشە کەم ڕوو بوو بە زەحمە دەیتوانی گفتوگۆ یان شت ڕوون بکاتەوە. تەمەنی نزیکی چل ساڵ، قەڵەو، چاو برۆ ڕەش و بە هۆی قەڵەوی و تەمەڵیەوە میهرەبان و تەنانەت زۆر ڕوحسووک بوو، بەڵام تا ڕادەیەکی زۆر شەرمن بوو. ڕاستکۆڵنییکۆف ڕووی لە لاوکە کرد و پرسی تۆ چیت وەێ لەم کاتەدا جارێکی دی دەرگاکە بە تەواوی کرایەوە و ڕاز و میخین کە کەمێ خۆی دانەوان دەبوو لە بەرەوەی باڵای زۆر بەرز بوو هاتە ژوورەوە بە دەنگی بەرزوتی هەر ئەڵێ ژووری ناوکەشتیە هەمیشە بەر تەوێڵ مەکەوێ ئاخر بەمەیش ئەڵێن ئاپارتمان دەی هاوڕێ هاتویتەتەوە سەر خۆت پاشکنا ئێستا پێی وتم ناستاسیاوتی هەر ئێستا هاتەوە سەر خۆی کارگوزارە لاوەکە بە زەردەخەنێکە وتیەوە بەڵێ هەر ئێستا هاتۆتەوە سەر خۆی ڕازۆمیخین لە پڕە ڕووی لە کارگوزارەکە کردوتی بەڵام تۆچیت ڕازومیخێن وتی فەرموو لەسەر ئەو کورسێ دابنیشە خودی ڕازومیخێنیش لەسەر کورسێکی ئەو دیوی مێزەکە و دانیشت ڕووی لە ڕاستکۆلین کۆف کرد و لەسەر قسەکانی ڕۆشتوتی تۆی شاوڕێ چاکت کرد تاتیتەوە هۆش خۆت ئەمە چوارم ڕۆژە بە زەحمت شتێگە خۆی یانە خۆیتەوە باوەڕ بکە بە کەوچک چیان ئەدایتێ من دوو جار زوسیمۆفم هێناوەتە سرت لە بیرتە؟ زوسیمۆف زۆر بە وردی فاسی کردیت وتی هیچ نییە و ڕەنگە شتێک بەسەر سرد کەوتبێ. بارێکی نالەباری دەمارگیریە تووشی بەدخۆراکی بوویت ئەڵێت بیرە و خەرتەلەن کەم داویتێ نەخۆشیەکەتی ئەوەیە وەلێ گرنگ نییە زوو تێپەڕێت ئافرین زوسیمۆف. سەتایەکی باشی دەست پێ کردووە بۆ چارەسەرکردن پاشان جارێکتر تەماشای لاوەکەی کردەوتی نامەوێت لە کارەکە دوا بکەویت چیت هەیە بێڵێ ڕووی لە ڕاستکۆڵین کۆف کردووتی ڕودیا ئەمە جاری دووەمە لە نووسنگەکەی ئەمانەوە دێن بۆ ئێرە بارحاڵ جاری پێشوو ئەم نەبوو یەکێکی تر بوو ئێمە قسەمان لەگەڵیدا کرد ئەوەی پێش تۆ هات بۆ ئێرە چێ بوو بێگومان سێ ڕۆژ لەمە بەرەڵیت ڕاستە ئەو ئەلێکسی سیمۆنۆڤیچ بوو، ئەویش لە نووسینگەکەی ئێمەیە. وەلێ ئەو لە تۆ تێگەشتووتر بوو. تۆ ئەڵێی چی؟ لاوەکە وتی وایە بەڕاستی ئەو بەهرەمەندترە. ڕازومیخین وتی زۆر چاکە، بەردەوام بە. لاوەکە ڕووی لە ڕاسکۆلینکۆف کرد و وتی بەهۆی ئافاناسی ئیڤانۆڤیچ ڤاکرۆشینەوە، وابزانم ناوتان فاخروشین. ڕازومیخین دەنگی هەڵبڕی وتی، گوێت لێیە؟ فاخروشینی بازرگان ئەناسێت، کەواتە چۆن ئاگای لە خۆی نییە؟ منیش وا ئێستا تێگەم کە تۆیش کەسێکی تێگەیشتوویت، کەواتە گوێگرتن لە کەسانی بەئاوەز کارێکی چاکە. ڕازومیخین وتی، فاخروشین هەمان ئافاناسی ئیڤانۆڤیچە لەسەر داوای دایکت کە هەر ئەوان و بە هەمان ئەم شێوەی ئێستا جارێکی دی پارەی بۆ حەواڵە کردبوویت، ئەمجارەیش داواکەی ڕەت نەکردەوە و چەند ڕۆژێک لەمەوبەر هەر لەم شوێنەوە هەواڵیان بە سیمۆن سیمینۆڤیچ دا کە سی و پێنج ڕۆبڵت بدەنێ بەتەمای دەرفەتێکی باشتر. بڕیاری بەتەمایی دەرفەتی باشترت بە چاکی وت بە نیسبەت دایکیشتەوە هەر خراپ نەبوو ئێستا چۆنتان دێتە بەرچاو ئایا بە تەواوی هاتۆتە هۆشی خۆی یان نا ڕاستکۆڵنییکۆڤتی بەلای منەوە خەوشی نییە تەنیا ئەوەی من بمەوێت پسوڵەی بەدەستگەشتنیەتی ڕازو میخێنوتی ئەو پسوڵەکەت بۆ نووسێ ئەوە چیە پێت دەفتەرە لاوەکەوتی بەڵێ دەفتەری بەدەستگەشتنە فەرموو ڕازومیخین و تیبم دەرێ. دەی ڕودیا، هەستە و منت گرم. ناوی ڕازکۆڵنیکۆفی بۆ بنووسە. قەڵەمەکەت بگرە، چونکە ئێستا هاوڕێ، زیاد لە هەر شتێک پێویستمان بە پارەیە. ڕازکۆڵنیکۆف قەڵەمەکەی دایە دوا و وتی، پێویست ناکا. ڕازومیخین وتی، چی پێویست ناکا؟ ڕاسکۆڵنیکۆڤ وتی مۆری ناکەم. ڕازۆمیخێن وتی ئای لەعنەت لە شەیتان ئاخر چۆن مۆری ناکەیت. ڕاسکۆڵنیکۆڤ وتی پارە پێویستم پێ نییە. ڕازۆمیخێن وتی چۆن پارەت پێویست نییە نا هاوڕێ درۆکەیت من خۆمەزانم. ڕازومیخین ڕووی لە لاوەکە کرد وتی تۆ نیگەران مەبە تکایە هەر ئاوە دیسانەوە ڕوێناکە هەرچەندە لە کاتی بێداریشدا هەر تووشی دێ تۆ پیاوێکی ئاقلیت ئێمە ڕێنمایی ئەەکەین یعنی بە کورتی و پوختی دەستیەگرین و مۆرەکەی پێکەین دەیوەرە لاوەکە وتی بەڵام من ئەتوانم جارێک تر بێمەوە ڕازو میخێن وتی نا نا بۆ زەحمەت بکێشی تۆ پیاوێکی ئاقڵی دەی ڕودیا میوانەکە دوامەخە نابینی چاوەڕێتە ڕازومیخین تەواو لە دڵەوە خۆی بۆ ئەوە ئامادە کردبوو کە دەستی ڕاستکۆڵنییکۆڤ بگرێ. ڕاستکۆڵنییکۆڤ وتی، لێم گەڕێ، خۆم ئەتوانم. قەڵەمەکەی هەڵگرت و ئیمزای دەفتەرەکەی کرد، لاوەکە پارەکەی دایە و ڕۆشت. ڕازومیخین وتی، دەستخۆش. دەی هاوڕێ، ناتەوێ شتێک بخۆی؟ ڕاستکۆڵنییکۆڤ وەڵامی دایە و وتی، با، ئەخۆم. ڕازومیخین پرسی، شۆرباتان هەیە؟ ناستاسیا کە بە درێژایی ئەو ماوەیە لەوێ وەستا بوو وەڵامی دایەوە، شۆربای دوێنێ شەومان هەیە. ڕازومیخین وتی، بە پەتاتە یان بە وردە برنج؟ ناستاسیا وتی، بە پەتاتە و وردە برنجیش. ڕاز و میخێنوتی زۆر باشە شۆرباکە بێنە چاش ناستاسیاوتی هەر ئێستایان هێنم ڕاستکۆڵنییکۆف بەسەر سوڕمایی و ترسێکی زۆر و بەبێ دەنگی لە هەموو شتێکی ڕوانی بڕیاریدا بێدەنگ بێ و چاوەڕێ بکە بۆی بزانێ کۆتاییەکەی بە چێگە بە خۆی وت، ئەڵێیت من لە حاڵەتی وڕێنەکردندا نیم، پێئەچێت هەموو ئەمانە ڕاستی بن. دوای دوو دەقیقە ناستاسیا شۆرباکەی هێنا وتی چایەکەش وا پێگا بە شۆربا و دوو کەوچک و دەفرێک و تەواویشتەکانی دی خوێدان، بیبەردان، خەرتەلە بۆ گۆشتەکە و ڕاسکۆڵنیکۆف زۆر بە نیگەرانیەکی سەیرەوە چاو و گوێی کردبووە هەر لەو کاتەدا ڕازۆمیخین لەسەر قەنەفەکەی ئەو دانیشت لەگەڵ ئەوشدا کە ڕاستکۆڵنییکۆف خۆی توانای دانیشتنی هەبوو کەچی ئەو وەک ورچێک بەدەستی چەپی سەری لە باوەش گرت و بەدەستی ڕاست کەوچکی شۆرباکە کە چەند جارێک فوی لە کردبوو تا دەمی هاوڕەکەی نەسووتێ لە دەمی نزیک کردەوە بەڵام شۆرباکە خۆی گەرم نەبوو. ڕاسکۆڵنیکۆف بە ئیشتیهاوە کەوچکێکی لە شۆرباکە خوارد، ئینجا کەوچکی دووەم و سێیەم، بەڵام دوای چەند کەوچکێک لە پڕێکدا ڕازۆمیخین وەستا وتی، ئەبێت ئیدی پرس بە زوسیمۆف بکەین. ناستاسیا بە دوو قاپ بیرەوە هاتە ژوورێ وتی چای دەوێ؟ ڕاستکۆڵنیکۆڤ وتی بەڵێ. ڕازۆمخین وتی ناستاسیا چایەکە زووتر بێنە چونکە توانین بێ گوێدانەوانی کۆلیژی پزیشکیش چا بخۆینەوە. ئا ئەمەیش بیرە. ڕازۆمیخین ئەمەی وت و لە سەر کورسیەکەی خۆی دانیشت شۆربا و گۆشتەکەی لە خۆی نزی خستەوە ئەمەندە بە پەرۆشەوە دەستی بە خواردن کرد ئەدوت سێ ڕۆژە نانی نەخواردووە پاشان ئەوەندەی کە تیکەکەی نا و دەمی مۆڵەتی بدایە وتی هاوڕێ، ڕۆدیا، من ئێستا هەموو ڕۆژێک لای ئێوە بەم جۆرە نانەخۆم، هەموو ئەم میواندارییە پاشان کە خاتوونەکەی خاوەن ماڵتان خەرجیەکێشێ، لە ناخی دڵیەوە لە من تێگا، بێگومان منیش هیچ داوایەکم نییە، بەڵام هیچیش ڕەت ناکەم و ئا! ئەوەیش ناستاسیا و چایەکەی چەندە زرنگە! ناستاسیا گیان بیرت ناێ؟ ناستاسیا وتی بڕۆ فێڵ باس ڕازۆ میخێن وتی ئەی چای؟ ناستاسیا وتی چای؟ ئەوە قەیدی نییە ڕازۆ میخێن وتی تێکە وەلێ نا من خۆم بۆ تێکم دابنیشە لە پشت مێزەکەوە دابنیشە ڕازۆ میخین زۆر زوو کارەکەی ئەنجامدا چای بۆ تێکرد پاشان فنجانێکی تری پڕ کرد، دەستی لە خواردنەکەی کێشایە و لەسەر قەنەفەکە دانیشتەوە، وەک جاری پێشوو ورچ ئاسا بە دەستی چەپی سەری نەخۆشەکەی لە باوەش گرت، کەمێک هەڵیساند و بە کەوچکی چایەکە چای بە دەمیەوە کرد، بەردەوامیش زۆر بە بایەخەوە فوول لە کەوچکە چاکە کرد، وەک ئەوەی ئەو فوولێکردنە گرنگترین ئەنگێزەی ڕزگاربوونی نەخۆشەکە بێ. ڕاسکۆڵنیکۆڤ بێ دەنگ و هیچ بەرگرییەکی ناکرد، هەرچەندە لە خۆی ڕابینی کە هەستێت و لەسەر قەرەوێڵەکە دابنیشێ بێوەی کەس یارمەتی بدا، نەک تەنیا توانای دەست بەکارهێنان، بەڵکو لەو باوەڕەدا بوو کە توانای بەڕێگادا ڕۆیشتنیش هەیە، بەڵام بە جۆرە فێڵێکی سەیر، فێڵێک کە دوت غەریزەیە، لەپڕێکا وای بە خەیاڵ داهات کەوا چاکە تا ماوەیەکێ زوو تواناکەی بشارێتەوە. خۆ بکاتە نەخۆش و لە کاتی پێویستیشدا کەمێ خۆی بداتە جێلی لە بۆسەدا بێ و گوێی بیستن و زانینی بە چاکی بخاتە گەڕ تا بزانێ لە دەوروبەریدا چی ڕوەدا لەگەڵ ئەمانیشدا نەیتوانی خۆی لەو هەستە نەفرەتیە ڕزگار بکا کە تیایدا پەیدا ببوو هەرەوەندەی پێنج کەوچکێکی خوارد لە ناکاوێکدا سەری خۆی ئازاد کرد و کەوچکەکەی وەک مناڵ دا دوا و کەوتەوە سەر سەرینەکە ژێر سەرەکەی سەرینی ڕازومیخین سەر لە نوێ هاتەوە جێگاکەی خۆی و کەوتەوە خواردنی شۆربا و بیرەکەی وتی پاشانکە بێ هەرم ڕۆ هەندێک مرەبای تومان بۆ بنێریت بۆی بۆ ڕودیا شەربەتی لێ دروست بکەین ناستاسیا کە ژێر پیاڵی چاکەی لەسەر هەر پێنج پەنجە کراوەکەی خۆی دانابوو چای خواردەوە پرسی لەکوێ توت بۆ پەیدا بکەم ڕازو میخێنوتی ئازیزەکەم تو لای بەقاڵ دەزەکەوێ ئەزانیت ڕودیا لێرە بێ ئەوەی تۆ بزانیت چیرۆکێک ڕوویداوە ئەو کاتەی کە تۆ فێڵبازانە لە پێشی من هەڵاتی و ناونیشانی ماڵەکەیشت بەجێنەهێشت لەپڕا لەسەری دام و بڕیارم دا بتدۆزمە و سزات بدەم، لەو ڕۆژەوە دەست بەکار بووم، هێند گەڕام و پرسیم مەپرسە. ئەم ماڵەی ئێستاتم لەبیر نەمابوو، هەرچەندە لە ڕاستی هەرگیز ئێرەم هەر نەزانیوە بەڵام ماڵەکەی پێشووتم ئەزانی کە نزیک بە پێنج گۆشە و لە ساختمانی خارلاموف بوو، ئەمەندە بە دوای ئەو خانووەی خارلاموفدا گەڕام و گەڕام تا لە دوایێ دەرکەوت کە خانووکە بە ناوی خار ملاموڤۆ نیە بەڵکو بە ناوی بوخاوەیە هەندێک جار مرۆڤ هەڵە لە ناو داکە زۆرم ڕخستە بە توڕەیەو بەرەو نوسینگەی تۆمارگەکە چوم بڕوانە بە دوو دەقیق تۆیان بۆ دۆزیمەوە ناوی تۆ لەوێ تۆمارکراوە ڕاستکۆڵینکۆڤ وتی تۆمار کراوە ڕازۆمیخێن وتی ئەی چۆن بەڵام بە درێژایی ئەو ماوەی کە لەوێ بووم نەیان توانی سەرتیپ کوبلیف بدۆزنەوە دەی زۆری ئەوێ بەرحاڵ هەر کە هاتمە ئێرە هەموو شتەکانتم زانی هەموو شتێک هاوڕێ هەمویانم زانی هەموو شتێکە زانم نیکۆدیم فۆمیچم ناسی ئیلیا پیتۆڤچیشیان نیشاندام دەرگاوان و جەنابی زامیەتۆف یعنی ئەلکساندەر گریگۆریڤچ کە سکرتێری بەڕێوبرێتی نووسنگەکەیە پاشان لەگەڵ پاشان کانیشدا کە گوڵی سەرمێزی هەمووان بوو هەموو ئەمانە و ناستاسیاش ئەزانێت ڕووی لە ڕاسکۆڵنیکۆف کرد وتی، دەی هاوڕێ، بۆ وەی زۆر نەڵێم ئەبێت ئەوە بدرکێنم کە من ئەمویست هەر لە سەرەتاوە لێرە تەزوویەکی بەهێزی کارەبا بخەمە کار بۆ وەی لە ڕەگەوە هەموو وەهمەکانی ئەم ناو و بەیەکجاری ڕیشەکێش بکەم وەلێ پاشانکە سەرکەوت